هەندێ لە خەڵکی هەیە قسە و باسی بێ هوودە دەکرێ وەک ئەفسانە و گۆرانی و مۆسیقا بۆ ئەوەی بە نەزانی خەڵک لە ڕێگای خوا گومڕا بکات و ڕێگای خوا دەکاتە جێگای گاڵتە و لاقرتی ئەوانە سزای ڕسوا کەریان بۆ هەیە. وإذا تتلی علیه آیاتنا ولی مستکبرا کأن لم یسمعها کأن فی اذنیه وقرا فبشره بعذاب الیم. وە هەرکاتێ ئایەتەکانی ئێمەی بەسەردا بخوێنرێتەوە ڕوو وەردەگێڕێ بە خۆ بە گەورە زانیەوە هەروەک نەیبیستبن یا هەروەک لە هەردوو گوێچکەیدا کەڕی ببێ دەی ئەی محمد مژدەی بدەرێ بە سزایەکی سەخت. سوپاسی خوا بکە جا هەرکەس شکرانە بژێری خوا بکات ئەوە بێگومان شوکرانە بژێری بۆ قازانج و سودی خۆی دەکات هەرکەسیش نا سوپاسی کردبێ زیانی بەخوا نەگەیاندووە ئەوە بێگومان خوا بێ نیازی سوپاس کراوە. وَإِذْ قَالَ لُقْمَانُ لِابْنِهِ وَهُوَ یَعِظُهُ یا بُنَیَّ لا تُشْرِک بِاللَّهِ ان الشرک لظلم عظیم. ئەی محمد باسی ئەو کاتە بکە کە لوقمان بە کوڕەکەی وت کە ئامۆژگاری دەکرد وتی ئەی کوڕە شیرینەکەم هاوبەش بۆ خوا دامەنێ چونکە بەڕاستی هاوبەشدانان بۆ خوا ستەمێکی زۆر گەورەیە. ئەوپەڕی هەوڵیاندا لەگەڵت بۆ ئەوەی شتێ بکەیت بە هاوبەشی من کە هیچ زانیارییەکت پێی نییە، ئەوە گوێ ڕایەڵیان مەکە، بەڵام لە دنیادا زۆر بە چاکی هاوڕێیەتییان بکە و شوێن ڕێبازی کەسێک بکەوە کە بە دڵسۆزی گەڕانەوەتە بۆ لای من لە دواڕۆژدا، گەڕانەوەتان تەنها بۆ لای منە، ئنجا هەواڵتان دەدەمێ بەو کردەوانەی. یا بنی اقم الصلاة وامر بالمعروف وانه عن المنکر واصبر علی ما اصابک ان ذلک من عزم الامور ئەی کوڕە شیرینەکەم نوێژ بەجێ بێنە و فەرمان بکە بە چاکە و بە گری بکە لە خراپە هۆگر و بە ئارام بە لەسەر هەر بەڵا و ناخۆشییەک کە تووشت دێ بێگومان ئەوە لەو کارە گەورانەیە کە خوا پێویستی کردووە. ولا تصعر خدک للناس ولا تمش فی الارض مرحا ان اللە لا یحب کل مختال فخور. ڕوو لە خەڵک وەر مەگێڕە و بە کەشخە و فیزەوە مەڕۆ بە زەویدا، چونکە بەڕاستی خوا هیچ خۆ بەزلزانێکی شانازیکەری خۆش ناوێ. ئایا نەتان زانیوە کە بەڕاستی خوا ڕامی هێناوە بۆتان ئەوەی لە ئاسمانەکان و ئەوەی لە زەویدایە و نیعمەتەکانی ڕشتووە بەسەرتاندا چ دیار و ئاشکرا و چ پەنهان و نادیارە هەندێ لە ئادەمی موجادەلە و دەمەقاڵێ دەکات لەبارەی خواوە بێ هیچ زانیاریەک یا ڕێنمونی یا کتێبێکی ڕوونکەرەوە کە باو و باپیرانمان لەسەری بوون، ئەگەرچی شەیتان بانگیان بکات بۆ سزای ئاگری هەڵگیرساوی دۆزەخ. ومن یسلم وجهه الی اللە وهو محسن فقد استمسک بالعروة الوثقی والی اللە عاقبة الامور. وهەرکەسێک بەڕاستی ڕوو بکاتە خوا، خۆی بداتە دەست خوا و چاکەکار بێ لە گوفتار و کردارا، ئەوە بێگومان دەستی گرتووە بە بەهێزترین دەستەگیرەوە، وە سەرەنجامی هەموو کارێک تەنها بۆ لای خوایە. ومن کفر فلا یحزنک کفره الینا مرجعهم فننبئهم بما عملوا ان الله علیم بذات الصدور. وە هەرکەسێ بێ بڕوا بوو با بێ بڕواییەکەی خەفەت بارت نەکات، گەڕانەوەیان تەنها بۆ لای ئێمەیە ئنجا هەواڵیان دەدەینێ بەوەی کردویانە، بەڕاستی خوا بەوەی لەناو دڵەکاندایە ئاگادارە. نمتعهم قلیلا ثم نضطرهم الی عذاب غلیظ. کەمێ ناز و نیعمەتیان پێ دەدەین لە دنیادا لە پاشان ناچاریان دەکەین کە بڕۆنە ناو سزای سەختەوە. والبحر یمده من بعده سبعة ابحر ما نفدت کلمات الله ان الله عزیز حکیم. بێ گومان ئەگەر هەرچی درەخت لە زەویدایە قەڵەم و پێنووس بێت، هەموو دەریای زەوی ببێتە مەرەکەب، حەو دەریای تر دوای ئەوەی باس کرا ببێت بە مرەکەب، وتە و زانراوەکانی خوا دوایی نایەت و تەواو نابن، بەڕاستی خوا زاڵی، ئایا نەتزانیوە کە کەشتیەکان بە چاکە و فەزلی خوا دەڕۆن لە دەریادا بۆ ئەوەی هەندێ لە نیشانەکانی خۆیتان نیشان بدات چونکە بەڕاستی لەمەدا کە باس کرا چەند بەڵگەیەک هەیە بۆ هەموو ئارامگرێکی شوکرانە بژێر. وإذا غشیهم موج کالظلل دعوا اللە مخلصین له الدین. وە هەر خوا باران دەبارێنێ تەنها خوا دەزانێ بەوەی لە منداڵدانی دایکتان دایە وە هیچ کەس نازانێ سبەینێ چی دەکات وە هیچ کەس نازانێ لە چ شوێنێک و زەوییەکدا دەمرێ بەڕاستی خوا زانا و ئاگادارە.